بەناوی خودای بەخشندە و میهرەبان سوێن بە چێشتەنگا و کاتێک خۆر بەرز دەبێتەوە و کاتی جوڵە و چالاکیە سوێن بە شەو کاتێک بە تاریکاییەکەی زەوی دادەپۆشێ پەروەردگارت دەستبەرداری تۆ نەبووە و وازی لە تۆ نەهێناوە و خەشمی لێ نەگرتوویت ماوەیەک وەحی نەهات بۆ پێغەمبەر صلی الله عليه وسلم کافرانی قوڕەیش وتیان پەروەردگاری محەممەد وازی لێهێناوە ئیتر خدای گەورە بە درۆی خستنەوە بێگومان قیامەت و دوا ڕۆژ چاکترە بۆ تۆ لە دنیا لە ئایندەدا پەروەردگارت ئەوەندە ناز و نیعممەتت پێدەبەخشێت کە زۆر پێی ڕازی و خۆشنود دەبی ئایا پەروەردگارت نەیبینیت بە هەتیوی و خێرا دەروی لێکردیتەوە و لانەی بۆ سازاندیت و حەواندیتیەوە ئەی سەرگەردان نەبوویت و نەتدەزانی چی بکەیت هیدایەتی دایت و ڕێنمویی کردی ئەی نەیبینیت کە هەژار و نەداریت جاماڵ و سامانی پێبەخشیت و دەوڵەمەندی کردیت و بێنیازی کردیت کەواتە تۆش ئەی پێغەمبەر ئەی ئیماندار هەتیو مەچەوسێنەرەوە و دڵی مەڕەنجێنە، هەڵمەشاخێ بە هەژار و داماو و سواڵکەراندا، بەڵکو دەربارەی ناز و نیعمەتەکانی پەروەردگارت هەمیشە بدوێ و باسیان بکە، لەجێی خۆیاندا بەکاریان بهێنە.